شەهرەزاد گێڕایەوە، محەممەد عەلی جەوهەر وتی، ڕۆژێک لە ڕۆژان کە لە دوکانەکەمدا دانیشتبووم، خزمەتکاران لە دەوروبەرم بوون، کەنیزەکێکم بینی بە سواری هێسترێکەوە سێ کەنیزەک لە دەوری بوون کە هێندە جوان بوون لە مانگی چواردە چوون، کە گەیشتە لای دوکانەکەم دابەزی و هاتە ژوورەوە و لام دانیشت و وتی، ئاخۆ تۆ مەحموودی جەوهەریت؟ وتم، بەڵێ، ئەوم، لە پەزێرایتدام. ئەمجا پرسی ئاخۆ من لوانکەی زێڕی وات هەیە بۆ من بشێ منیژوتم خانم هەرچیەکی جوان و ناسک و بەنرخم هەیە لە بەردەم تا دای ئەنێم گەر بە دڵت بوو ئەوە بەختیار مەکەی گەرنا ئەوە لە بەدبختی منە سەد ملوانکەی زێڕم هەبوو هەمویانم پیشاندا هیچیانی بەدڵ نەبوو وتی لەمانە جوانتر و بەنرخترم گەرەکە منیش ملوانکەیەکی بچووکم هەبوو کاتی خۆی باوکم بە سە هزار دینار کڕی بووی هێندە دەگمەن بوو لە لای سوڵتانەکانیش نەبینرا بوو پێم وت خانمەکەم ملوانکێکم پیشان نەداوی کە نقێمی تایە سوڵتانەکانیش بە خۆیان و نەدیوە ئەوش خێراوتی بابی بینیم کە بینی وتی ئا ئەمەیە کەلەوەتەی هەم خۆزگەم بۆ خواستووە ئەمجا پرسی بای چەندە نرخەکەی کاتی خۆی باوکم سەد هەزار دیناری پێ داوە. خانمەکەش وتی ئەوا منیش پێنج هەزار دیناری قازانجی خەمە سەر، باشە؟ منیش هەڵم دایە خانم ملوانکە و خاوەنەکەی لە پەزێرایی دایە. خانمەکە وتی نا نا، قازانجەکەیشت بۆ خەمە سەر و سوپاسگوزاریشتم. ئەمجا وتی فەرموو لەگەڵم وەرە با پارەکەیت بدەمێ، ئەمڕۆ لەگەڵ تۆدا وەک شیر سپی بوو. منیش هەستام و دووکانم داخست و ناوی خوام لێنا و، شوێنی کەوتم، کە گەیشتینە ماڵیان و چووینە ژوور بۆم دەرکەوت کە ئەمە ماڵی دەوڵەمەند و خانەدانە، دەروازەی ماڵەکە بە خەتی زێڕین لەسەری نووسرابوو، ئەی ماڵەکەی لە خەم بە دوور، غەدری زەمان نایەتە ژوور، خۆزگەم بەو ماڵەی کە لێی میوانی، با سیخناخیش بێ جێگای خوار و ژوور. ئەمجا لەسەر کورسێک داینام فەرمانی دا بچن بە دوای زەڕەنگەرەکەی دا با بێ سەعاتێک چاوەڕێم کرد کاتێکم زانی کەنی زەکێک لە ژوورێک کاتە دەرو پێی وتم گەورەوەرە لە نێو ئەم داڵانەدا دابنیشە دانیشتن لەو سەرڕێ ناشیرینە بەڵێ بە قسەیم کرد و چوومە داڵان دوای کەمێکی دی کەنیزەکێکم دی پێی وتم خاتونم ئەفەرمێ وەرە بەر ئەم دەرگایە دابنیشە کەمێکی تر پارەکە یەدەمێ لەوێ شەستام و چوومە ژوور هێندەم زانی کورسێک لە زێ ڕوزی و کە بە فەرشێکی یاوریشم داپۆشرا بوو لێم دەرکەوت کە پەردە لادرا ئەو خاتونەم بینی کە ملوانکەکەی لێم کڕی دەموچاوی ئەدوت مانگی خڕە و ملوانکەکەی منی لە ملدا بوو کە منی بینی هەستا و بەرەو ڕووم هاتووتی من نەناسراو نیم لە شاردا ئەزانی چێم منی ژوتم نەبەخوا خاتون ئەم جاخۆی پێناساندم وتی من خات و دنیا کچی یەحیای کوڕی خالیدی بەرمەکیم جەعفەری برایشم وەزیری خەلیفە هارو نەڕەشیدا کامەم بیزوتم خاتون گوناهی من نییە کە هاتوومەتە ماڵتان خۆتان فەرمانتان دا کە بێمەوە بۆ ماڵتان. خاتوونی ژوتی قەیناکە گوێمە دەرێ، خوا یار بێ بە ئاواتی خۆتەگەی، هەموو کارەکانم بەدەست خۆمە، ئەوە تۆ ئاڵتوونی خۆتت لە مل کرد و منیش ئەنێرمە دووی قازی ئەتکەمە مێردی خۆم. ئەمجا ناردی بە دوای قازی و شایەتدا، کە هاتن منی پێشکەش کردن و وتی، ئەمە حەمە عەلی کوڕی عەلی جەوهەرییە، داوای منی کردووە و ئەم ملوانکەیشی پێشەکی پێ داوم، منیش پەسەند بمە. بەم جۆرە ماران لێم بڕی، لێ درا لەو دەهۆڵ و زوڕنا و شمشاڵە، گێڕدرا مەی و پیاڵە، میوەی زۆر دانرا، تا توانرا لێی خورا. ئەم جا کەنیزەکە عەوادە بانگ کرا، مۆسیقای بۆ لێ درا. جوانی ڕووخسارت کە نهێنییە، دیارە شۆخییەکەت لە وێنەی نییە. خاڵی بیلالی لەسەر گۆناکەت وێنەی مرواری ڕەنگ قەترانیە لۆمەکارانم وایان پێ خۆشە مەیلی لا بنێم ئەمەش جوان نیە کەنیزەکەکە زەوق و شەوقی بەو ئاوازە بەو شعرە ناوازە گۆرانی وتنیش سەرومڕ بوو. دە کەنیزەکی گۆرانیبێژ ئاوازیان خوێند. شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بۆیە بێدەنگ بوو. شەوی 1992 شەهرەزاد شەهرەزاد جێڕایەوە حەمەعەلی وتی ئەمجا ماوەی یەک مانگ لای مامەوە کەس و کار و دوکان خاک و ئاو نیشتیمان هەموویم جێهێشت ڕۆژێ لە ڕۆژان پێیوتم حەمەجان ڕووناکایی چاوان، لێرە لە شوێنی خۆت بمێنە تاکو من ئەچمە دەرەوە بۆ گەرماوکردن. ئەمجا سوێندی دام کە لە شوێنی خۆم بم و ئەملاو ئەولا نەکەم. منیش پەیمانم دا. کەنیزەکەکانی لەگەڵ خۆی برد و ڕۆشتن بۆ گەرماو. بەو خوایە خەڵکینە! هێشتا ئەو نەگەیشتبووە ئەو سەری کۆڵانەکە کە دەرگای حەوشە کرایە و پیرێژنە کاتە ژوور و وتی، گەورەم خاتوو زوبێدە ئەیەوێت بچیتە لای. ئەو بیستویەتی کە چەندە بە ڕەوشت و چەندە دەنگیشت خۆشە منیش وتم بەخوا بە هیچ لایەکدا ناڕۆم تا خات و دنیا نەگەڕێتەوە پیرێژ نەکەوتی گەورم دڵی خات و زبێدەی عاجز مەکە و با نەبێتە دژمنت تا لای ئەو وەرە و دواتر بگەڕێەوە شوێنی خۆت ئیدی چارم نەما و شوێن پیرێژ نەکەوتم تاکو گەیاند مێلای خاتون خات و زبێدە پرسی ڕووناکی چاوان ئاخۆ تۆ مێردی خات و دنیایت وتم کۆیلەی تۆشم ئەیژوتی ڕاستیان کردو کەوتویانە بە ڕەوشت و شۆخ و شەنگیت تۆ لەو وەصفە زیاتر هەڵەگری حەزەکەم گۆرانیەکم بۆ بڵێ دواتر نردی ئامێرێکی عودیان بۆ هێنام منیش گۆرانیەکەم ئاوا دەست پێ کرد دڵی دڵدار لە تەگیارە کەماندوو لە شولاری بێهێز و گڕتێبەر بوو شەهرزاد هەستی کرد شەو درەنگ بوو، بێدەنگ بوو. شەوی دوو سەد و نەوەد و سێ. شەهرەزاد گێڕایەوە حەمەعەلی وتی کە لە گۆرانیەکە بوومەوە پێی وتم، خوا دڵت بداتەوە و لەشت ساغ بێ بەڕاستی گۆرانیەکە و دەنگ و ئاوازت بێ خەوشە ئێستاش هەستە و بگەڕێەوە شوێنی خۆت نەبادا خات و دنیا بگەڕێتەوە و لێت توڕە بێ ئەمجا کڕنوشم بۆ بردو شوێن پیرێژنەکە کەوتم تاکو بردمیەوە بەردەم ئەو دەرگایی لێی هاتمە دەرەوە کە چوومە ژوورەوە ئەڕوانم خاتوو دنیا لە گەرماو گەڕاوەتەوە و لەسەر جێیەکەم نووستووە کە هەستی کرد هاتوومەتە ژوور چاوانی کردەوە بە هەردوو پێی لەقێکی لێدام و لەسەر جێیەکەی فڕێی دامە خوارەوە وتی خائین سوێندەکەت بە درۆ خستەوە تۆ پەیمانت دابوو بە من کە لە ماڵ دەرنەچی کە پەیمانت شکاند و چوویتە لای خاتوو زبەیدە بەو خۆیە لە ترسی حەیای خۆم نەبوایە کۆشکەکەم بەسەرتدا ئەڕووخان ئەمجا بە کۆیلەکەی وت ئەی سەواب بڕۆ لە ملی ئەم پەیمان شکێنە بدە ئەمجا کۆیلەکە هەستا و دەستی بەسم و پارچە قوماشێکی نا و چاوانمی بەست و ویستی لە ملم بدا کەنی زەکەکانی دەوروبەری لە خات و دنیا چوونە پێش و پیانوت خاتونجیان ئەمە یەکەم کەس نییە هەڵە بکات و ئەوش ڕەوشتی تۆی نەزانیوە خوا هەڵناگرێ بیکوژی. ئەویش وتی بەخوای ئەبێ شتێکی لێ بکەم کە پێوەی دیار بێ. کەوتنە لێدانم. ئەو شوێنەوارانەی بینیت هی ئەوە بوو. ئەمجا فەرمانی دا دەرم بکەن. دوایی دوور لە کۆشکەکەوە فریان دام. ئەمجا خۆم بە کێش کرد تا گەشتمە ماڵ. ناردمە دووی جەراحێک. ئەویش کەوتە تیمار کردنم. شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو. بێدەنگ بوو. شەوی دوو سەد و نەوەد و چوار. شەهرەزاد جێڕایەوە حەمە عەلی جەوهەری وتی دواتر برینەکانم چاک بۆ ئازار وەشکەنجەم نەما هاتمە دوکان و هەرچیەکی تیا بوو کۆم کردنەوە فرۆشتم و بە پارەکەی 400 کۆی لەم کڕی هەر جارە و 200 کۆیلیان لەگەڵ خۆم سەر ئەم کەشتێ خەم ئەم کەشتێش 5هزار دیناری زێڕم پێداوە خۆشم ناو ناوە خەلیفە لە جێی هەر پیاوێکی دەرباری خەلیفەش کۆیلەیەکم داناوە ئەمجا کە بە ڕووباری دیجلەدا کەشتی ڕوا جاڕچی هاوارەکە هەر کەس کەشتیوانی بکە لە ڕووباری دیجلە سەری جیاکرێتەوە لەو ملە ئەوە مانگێکە ئەمە ئیشی منە نە هەواڵێکم بیستوە و نە شوێن پێم هەڵگرتووە ئەم جا دەستی کردە گریان فرمێسک لە چاوانی باران کە خەلیفە بیستی وتاری چەند بە تاسەوەیە بۆ ژنەی دڵداری خەلیفە زۆر سەری سوڕماوتی پەنا بەخوا بۆ هەر کارێ هۆکارێ ئەمجا هەرسێکیان خوا حافیزیان کرد بەرەو کۆشکی خەلافە چوونەوە خۆیان گۆڕی پاڵیان داوە حەوانەوە مەسروری شم شێرباز هاتە بەردەم خەلیفە ئەمجا خەلیفە فەرمانیدا کە کوڕە لاوەکەی دوێنێشە و بێنێتە بەردەمی جعفەری ژووتی بە چاوان شەهرەزا گێڕایەوە کە جەعفەری وەزیر چوو بۆ لای لاوەکە پێی ڕاگەیان خەلیفە داوایەکە ئەویش شوێنی کەوت کە گەیشتە بەردەم هاروونە ڕەشید کڕنووشی بۆ برد نزای تەمەن درێژی بۆ کرد پاڕایەوە خوایە هەیبەتی خەلیفە هەروا بەم شێوەیە بڕوا هەمیشە سەروەر بێ تەندروست و تا سەر بێ ئەمجا وتی ئارامی باڵادەست لە هەست و نەست ئەم شعرەی وت ئێستاش دەواازت وەکو ڕۆگەیە خێر و بێرەکەی ئەڵێ جۆگەیە لە نیشتیماندا دەنگوا بڵاوە وەک برایی ماڵتان کە نزرگەیە خەلیفە بزێک هاتە سەر لێوانی و وەڵامی سڵاوەکەی دایەوە ئەمجا ڕێزی گرت و لە خۆی نزی کردەوە پێیوت حەمەعلی ئەمەوێت باسی ئەو شەوە سەیری خۆتمان بۆ بگێڕیتەوە لاوەکە ژووتی ببەخشن پەیمانی سەلامەتیم بدەنێ تا نەترسم و هەست بە ئارامی بکەم خەلیفە ژووتی لە ئێستاوە تۆ ئارام و بێخەم بە ئەمجا لاوەکە کەوتە گێڕانەوەی بەسەرهاتی خۆی هەر لە نوکەوە تا کۆتایی خەلیفە لی پرسی حەزەکەی ژنەکەت بۆ بهێنمەوە ئەیژوتی گەر ئەوم بۆ بکەی لە چاکی خۆتە ئەمجا ڕووی کردەوە زیر وتی جەعفەر بڕۆ خات و دنیای کچی یەحیای کوڕی خالیدم بۆ بێنە ئەوژوتی بە چاوان هەر خێرا چوو هێنای و گەڕایەوە ئەمجا خەلیفە لێی پرسی ئەم پیاوە ئەناسی خات و دنیا ژووتی ئەی میری مسلمانان ژنان کوا پیاو ناسن ئەمجا خەلیفە پێکەنیوتی خات و دنیا ئەمە حەمە عەلی جەوهریە چیرۆکی هەردووکتانم بیستووە ئەو هەواڵە هەرچۆنێک بیشاریتەوە هەر دەرەکەوێت خات و دنیاوتی ئەو هەواڵە بە نووسراوەی هەیە من داوای لێخۆشبوونم لایخوا کردووە بەرامبەر ئەو کارم ئەخوازم تۆیش لێم خۆش ببی ئەمجا ناردێ شوێن قازی و شایدا و دواتر سەر لە نوێ لە حەمەعلی جەوهری مارە کردەوە ئەمجا حەمەعلی کردە هاوڕێی خۆی و لە خۆی نزی کردەوە دیاری و پاداشتی باشی دایە خاتو دنیا و حەمە عەلی بەختیارانە ژیانیان بردەسەر تاکو ئیزرائیلیان هاتە سەر گیانیانی لە جەستە هێنایە دەر شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو شەهرەزاد و تێگێڕنەوە کە شەوێکیان خەلیفە هارونە ڕەشید خەوی ئەزڕێت و تووشی دڵە ڕاوکێ بێت بۆیە ئەنێرێتە شوێن جەعفەری وەزیریدا کە دێت پێڵێ ئەم شەو زۆر دڵتەنگم ئەبێت شتێکم بۆ بدۆزیتەوە کە دڵمی پێ بکرێتەوە ئەبوو جەعفەری ژەڵێ قوربان هاوڕێکم هەیە ناوی علی عجەمیە و چیرۆک و بەسەرهاتی سیر و سەمەری لایە کە دڵەکاتەوە خەلیفە ژەڵێ بۆم بێنە جەعفەری وەزیر بەو شەوە ڕۆیشت بۆ لای عەلی عەجەمی، کە هێنای بردیە بەردەم خەلیفە. عەلیش کڕنووشی بۆ برد. خەلیفەش لای خۆی و داینا و پێی وت، عەلی! ئەمشەو دڵم تەنگە، بیستوومە تۆیش چیرۆک و بەسەرهاتی سەیر و سەمەرەت لایە، ئەمەوێت شتێکم بۆ بگێڕیتەوە. عەلیش لێی ئەپرسێ ئەی میری موسوڵمانان حەز لەو چیرۆکە ئەکەی کە بە چاوی خۆم دیومە یان ئەو چیرۆکانەی کە بە گوێی خۆم بیستومە خەلیفەش ئەڵێ ئەوەی بە چاوی خۆت دیوتە عەلیش ئەڵێ بە سەرچاوان قوربان ساڵێکیان مناڵێکم لەگەڵ خۆم برد بۆ وردەواڵە فرۆشتن واتە چەرچێتی کە لە بەغدا دەرچوین ئەڕوانم کالانێکی شمشێری پێەیە خۆمان کرد بە شارێکدا بچنە بەردەم قازی تا هەردوولاتان بکە ڕازی ڕۆشتین بۆ لای قازی بە حکمیشی بووم ڕازی کە چوینە بەردەمی پرسی هەواڵتان چییە بۆ هاتون منی ژوتم ئێمە دوژمنی یەکین ئێمە بە تۆ ئەنازین بە فەرمانیشت ڕازین ئەوش پرسی کامتان سکاڵاکەن کوردەکە چوە پێشوتی گەورە من سکاڵام هەیە لەم پیاوە ئەو کێلانە هی من بووە و لێم ون بووە ئێستاش لای ئەم کابرایە دۆزیومەتەوە ئەوە تا نامداتەوە قازی پرسی چ کاتێک وتی دوێنێ لەو ساوە خەوم لێ نەکەوتووە قازی شوتی کە خۆت بەخاوە نیەزانی بڵێ بزانم ئەو کێلانە چی تایە کوردەکەوتی قوربان کێلانەکە تایەتی دوو کلچەوکی زیوین کلوکلدانێکی شین دەسڕۆکە دوانی ڕەنگین مۆمدان و شەربەی بچووک قاپێک و دوو کەوچک سەرینێک و دوو دەسڕ، دوو مەسینەی جوانی خڕ، سینییەک و دوو تەژ نان، دوو کەوگیری کۆنی جوان، پشیلەیەک و دوو سەگ، یەغنکێشێک، یەک هێڵەک، زۆپایەکی خوار و خێچ، جبەیەک، دوو مل پێچ، دوو گوێرەکە و مانگایە، بزن و مەڕێکی تایە، گیسکێک و دوو کاوڕ، هەروەها جووتێ وشتر. گامێشێک و دوو گا، بەچکە و دوو شێری ئازا، دوو ڕێوی و ورچێک، دوو قەرەوێڵە و دۆڵابێک، کۆشکێک و دوو هۆڵ، دوو کورسی و داڵانێ چۆڵ، مەتبەخێکی دوو دەرگا، دوو جوێرەکە و یەک مانگا. کۆمەڵێک کوردیشم هەن کە شایەتیم بۆ دەن، ئەو کێلانە هی منە. قازی بە منیشی وت، ئەی تۆ ئەڵێی چی؟ منیش کە قسەی کوردە سەری سڕهێنا بووم وتم خوا ڕاوەستاوت بکە قازی کێلانەکەی من ئاودەستێکی تایە بۆ گەنە و بێدەرگایە خێمە و دەواری تایە شاری بەسرە و بەغدایە کورەی ئاگری ئاسنگەر تۆڕی ماسی و ماسیگر چەندین دار و چەند تێڵە کوڕ و کێژی کورتە باڵە کۆشکی شەداد کوڕی عاد شایەت من هزار گەواد کە ئەم کێلانە هی خۆمانە کە کوردەکە ئەمەی بیست دەستی کرد دەگریان وتی جەنابی قازی ئەم کێلانم ناسراوە لەلایەن خۆمەوە وەسف کراوە چەند حەوشە و قەڵای تایە شێری زۆر ئازای تایە ماین و نۆمای تایە دووڕمی باڵای تایە شارێک و دوو دەیتایە شێرێک و دوو چوار پێی تایە، چاوساغێک و دوو کوێر، چوار پەلساغێک و یەک گێڕ، قازییەک، دوو شایەت ناوشانپان، ئەڵێن هی تۆیە کێلان. ئەمجا قازی ڕووی کردە من و وتی، دەی عەلی تۆڵێ چی؟ منیش توون بووم، ئەی میری موسوڵمانان لێی چوومە پێشەوە وتم، قازی پایەدار بێ، لەم کێلانەی من دا زرێ و قەڵغانی تیایە، چەکی سەرشانی تیایە، بەرانی شاخداری تیایە، لەوەڕی بەرخ و کاری تیایە. تیایەتی ڕەزی ترێ. هەزار سەگ تیایە ئەوەڕێ. هەنجیر و سێوی تیایە. درنج و خێوی تیایە. مەی و شەرابی تیایە. بووکی نایابی تیایە. گۆرانیبێژ و ئاهەنگزریکەی کیژانی قەشەنگ، شار و ناوچەی پان و پۆڕ، هاوڕێیانی زۆر و بۆر، مەی و شەراب و هاوڕێ کوێر، تەپڵ و دەهۆڵ و زوڕنا، بەیداخی زۆر و ئاڵا، کوڕانی جوان شۆخ و شەنگ، کیژانی قۆزی چەلەنگ، پێنج کیژی حەبەشەن سێ لەو هندیە ڕەشەن پەنجایان لەو ڕۆمیە شەنگەن شەستیان خەڵکی جۆرجیان دیجلە و فڕاتی بەخوڕی تایە ماسیگر و تۆڕی تایە مزگەوت و گەرماوی تایە داری تاشراوی تایە چەند هەرێم و شاری تایە کوفە و ئەنباری تایە سەد هزار دیناری تایە غەزە و عسقلانی تایە دومیات و ئەسوانی تیایە هەیوانی کیسرای ئەنەوشیروانی تیایە موڵکی سولەیمانی تیایە زەوی خوراسانی تیایە بەڵخە و ئەسفەهانی تیایە وڵاتی هند و سۆدانی تیایە چەند ڕیشتاشی قازی تیایە گوێزانی تێزی تیایە گەر خاوەن حکمی باش بی ئەبێ دوور لە تەراش بی ئێستاش کاتی حوکم دانە هیچەیە ئەم کالانە. کە قازی ئەمانەی بیست سەراسیمە بوو ئەمجا ڕووی تێکردن وتی ئێوە دوو کەسی دووڕوو زەندیقن لە نەگبەتی دا ڕەفیقن نە لە یاسا ئەپرسن نە لە لۆمەی خەڵک ئەترسن چونکە نە هیچ شاعیرێک وەسفی وا وتوە نە خەڵکیش لە ئەمەی ئێوەی بیستوە. بەو خوایە هەر لە سینەوە تاکو و ئەم غەیلان لە وڵاتی فارسەوە تاکو و سۆدان هەر لە دەشتی نوعمان تا خاکی خۆراسان نشتیوان بیستوە نەڕاز وەریان گرتووە بۆچیم کێلانە دەریای بێبن بوو و ئەو هەموو شتەی تیاون بوو یان گۆڕەپانی زیندووبوونەوەی ئەو دنیاە کە کەسی چاک و خراپی تایە ئەم جاقازی فەرمانیدا کێلانەکەیان داتەکان نانی تیابوو لیمۆی کاڵ پەنیر و زەتونی تاڵ ئیدی منیش لە داخ و تووڕێی خۆمدا کێلانەکەم فرێدا بەرپێی کوردەکە و پشتم تێکردن و ڕۆشتم کە خەلیفەم چیرۆکەی بیست هێندە پێکەنی بە پشتا کەوت دواتر فەرمانیدا کە خەڵاتی بکەن شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو هارونە ڕەشیدیش تون دەبێ تۆڵێ سێ بە سێ تەڵاقی زوبەیدەی ژنم کەوتبێ ئەبێت یان پێم بفرۆشی یان بە دیاری پێم بەخشی جعفەریش لەو تونترە بێ تۆڵێ سێ بە سێ تەڵاقم کەوتبێ گەر پێت بفرۆشم یان پێت بەخشم ئەمجا کە هاتنەوە هۆش و تووڕەیەکەیان ڕەویەوە زانیان جۆرێک توش بوون بە هیچ فێڵێک ڕزگاریان نابێ هارون ڕەشید دەڵێ، مەگەرەم کارەساتە هەر بە ئەبو یوسف چارەسەر بێ. نیوەشەو ناردیانە سەری، لە دەرگەیان دا، ئەبو یوسف زۆر ترساو لە دڵی خۆی دا وتی، هەبێت و نەبێ کارەساتێک بە سەر ئیسلام دا هاتووە. بە پەلە هاتە دەرەوە و بە خزمەتکارەکەی خۆی وت، تورەکەی ئالیکەکە بە هێسرەکەم دا هەڵبواسە و با کە گەیشتمە کۆشک ئالیکی تری بۆ تێبکەن و بیخوا چونکە تێر نەبووە. خزمەتکارەکە جێبەجێی کرد، کە گەیشتە لای خەلیفە هارونە ڕەشید لەبەری هەستا و لە لای خۆیەوە داینا کە هەرگیز کەسی نەخستۆتە شوێنی خۆی ئەمجا پێی وت بۆ چارەسەری ڕووداوێکی گەورە ناردوومەتە شوێنت ڕووداوەکەش ئاوایە و ئاوایە ئێمەش بۆمان پینەوپەڕۆ نەکرا ئەبوو یوسفی ژوتی چارەسەری ئەمە بەلای منەوە زۆر ئاسانە ئەم جا بە جەحفەری وت ئادەی نیوەی ئەو کەنیزەکە بفرۆشە بە خەلیفە نیوەکەی تریشی پێ بەخشە بەم کارە لە سوێندەکەتان ڕزگارە بن خەلیفە دڵی کرایەوە ئەم جا بە قسەیان کرد هارو نەڕەشید و تیەمەوێت هەر ئێستا کە نیزەکەکەم لێمارە بکەی ئەبوو یوسفوتی کەوا ببڕن خزمەتکارێکی کڕا و ئازاد نەکرابێ بۆم بێنن چون کۆیلێکی خزمەتکاریان لە لای خەلیفە هارو نەڕشید بۆ هێنا ئەمجا ئەبوو یوسفوتی ڕێم بدەن با کەنیزەکەکەی لێ مارە بکەم دواتر ئەبێ تەڵاقی بدا ئیتر ئەتوانێ بیداتە هەر کەسێک ئارەزوو بکا هارونە ڕەشید هێندەی دی سەری سوڕما کە کۆیلە کڕاوەکە ئامادە بوو خەلیفە بە قازی وت واڕێم پێدایت لە مارەکردنیدا ئەم جا کەنیزەکەکەی مارە کرد لە کۆیلەکە ئەویش پەسەندی کرد کە کارەکەیان تەواو کرد ئەمجا قازی ڕووی کردە کۆیلە کەوتی سەد دینارە دەدەمێ هەر ئێستام کەنیزەکە تەلاق بدە کۆیلە کەوتی تەلاقی نادەم ئیدی بەرەبەرە پارەکەی بۆ کۆیلەکە زیاترە کرد کۆیلەکەش هەرەی وت تەلاقی نادەم تا نرخەکەی گەیاندە هزار دینار ئەم جا کۆیلەکە لە قازی پرسی تەلاقدان بەدەستۆیە یان خەلیفە یان خۆم قازی وتی بەخوا هەر بەدەست خۆتە کۆیلەکەش وتی دە کەوابوو تەڵاقی نادەم ئەمجا خەلیفە تون بوو لە پەناوە لە قازی پرسی چارەمان چییە قازیش وتی ئەی میری موسڵمانان چارەسەری ئەم کێشەیەش بەلامەوە سووک و ئاسانە ئادەی ئەم کۆیلەیە خۆی بەخشە بەم کەنیزەکەی کە ئێستا لێمان مارە کرد خەلیفەش وتی ئەوە ئەم کۆیلەی حازریم بە دیاری دایە کەنیزەکەکەی ژنی ئەمجا قازی بە کەنیزەکە مارەکراوەکە کە ئامادەیان کردبوو تا ئەو کاتەوت تۆش بڵێ وا دیارەکەی خەلیفەم پەسەند کرد ئەیژوتی وا پەسەندم کرد ئەمجا قازی بزێک هاتە سەر لێوانی و ڕووی کردە خەلیفە ئەمجا بڕیاری شەرعیدا و ئەم مارە بڕینەم هەڵوەشاندەوە بەو حکمەی کە ناتوانێ خاوەندارێتی خاوەنەکەی خۆی بکە ئەمجا خەلیفە لە خۆشیاندا هەستایە سەر پێ بە پێکەنینەوە وتی من قازی وەکو تۆم ئەوێ کە کاروباری مەملەکەت بەڕێوەبەرێ فەرمانی دا یەغن کێشێک زێڕ و زیوی بکەنە کۆشەوە ئەوانیش پڕ کۆشیان کرد لە زێڕ و زیو ئەمجا خەلیفە پرسی هیچت پێیە ئەو زێڕ و زیوەی تێبکەی قازی ژوتی بەڵێ قوربان ئەمجا خزمەتکارەکەی خۆی بانکردوتی بڕۆ ڕۆڵە ئەو تورەکەی ئالیکەی هێسرەکەم بۆ بێنە